ئایا خێری بردنەوەی نوێژە سونەتەکان بۆ ماڵەوە چەندە بردنەوەی نوێژی سونەت بۆ ماڵەوە برا بەڕێزەکەم ئەوە تۆ ئەجرێکی گەورەت لە دەست دەچێت خێرێکی گەورەت لە دەست دەچێت پێغمبەری خوارێ سەڵات سەلام دەفەرمێت من صلى مع إمامه حتى ينصرف كتب له قيام ليلة هەر کەسێ نوێژی تەراوێ لەگەڵ ئیمامەکەی بکات تا ئیمامەکەی لە ویترەکە سەسلام دەداتەوە ئەوە شەو نوێژی تەواوی بۆ دەنووسرێت یعنی وا بۆت حساب دەکرێت تاوەکو نوێژی بەیانی تۆ لە شەو نوێژدا بووی ئەوەندە ئەجرت بۆ دەنووسرێت ئەی کە تۆ نوێژی عیشا بکەیت و بڕۆیتە ماڵەوە ئەو ئەجرت بۆ نانووسرێ بڵێ من خۆم بە تەنها دەیکەم ئەی کە بێی هەشت ڕکعات ویترە هەشت ڕکعات تەراوی حەکە بکەی و بڵێ قەینا من دەچم لە ماڵەوە شەو نوێژی زیاتر دەکەم و خۆم دوای ویترەکە دەکەم دیسان خێری بەقەدەر ئەوە نابێت کە تۆ سێڕکاتەکەش لەگەڵ ئیمامەکە بکەیت حەدیسەکە دەفەرمێت تا ئیمامەکە سەلام دەداتەوە لە ویترە کە تۆ بیکەیت ئەوە کوتی بە لەه قیام و لەیلە دەتوانیت بە ڕۆژوبی تودانت بچێشیت ئەگەر وەکو توانین دەتوانی براکەم بەڵام ئەگە پرسیارەکە بە ڕۆژەکە دەشتێ یا ناشێت ئەگەر لە کاتی ڕۆژ و دان دەرهێنانەکە ئاوەکە یا خوێنەکە قوت نەدەیتەوە نەچێتەوە قڕکتەوە ئەو ڕۆژەکەشت نشکاوە ئەگەر قوتیشت دایە و ڕۆژەکە دەشتێت خطبەی دوای نوێژی عسری مانجی ڕەمەزان ئایا بدعایە ئایا ئەو دەرسانی کە ئێستا دەی خوێن نابێتە بدعە بۆ دەبێتە بدعە برا بەڕێزەکەم ومن أحسن قولا ممن دعا إلى الله خی گەوردە فەرمێ چێ قسەی چێ لەوە باشترە کە داوە دەکا بۆ لای خوا و خەڵک فێری دینی خوا دەکە ئێمە دانیشتون دوای نوێژی عسر چ شتێک بە خەڵک دەڵێین؟ خۆ ناچین حکایەتی شیرین و فەرهاد و ڕۆستەم و زۆرابیان بۆ باس کەین کەلامی خوایە تەفسیری قورئانە کەلامەکەی خوا بۆ خەڵک تەفسیر دەکەین ئەی دوای نوێژی عەسر چ دەکەین ناوە جوانەکانی ڕەب العالمین فێری خەڵک دەکەین ئەی دوای نوێژی بەیانی حەدیثی پێغمبەری خوا علیه الصلاة فێری خەڵک دەکەین ئەی دوای نوێژی نیۆڕۆ قواعدی فقهی فقه و شریعەتی ئیسلام بۆ خەڵک ڕوون دەکەینەوە کەواتە ئەو کەسەی بڵێ بدعەیە تێ ناگا لە دین براکەم ئەوجا تایبەتمان نەکردو وڵا بەس دوای نوێژی عسر نە ئەوە دیارێمە لە شەو ڕۆژێکدا چوار دەرس هەیە و نەش هاتون وەکو هەندێ مزگەوت بیخەینە بینی نوێژە تەراویحەکان بۆی خەڵک ببەستینەوە چکە لە هەندێ مزگەوت بۆی خەڵک نەڕوا و ڕانەکە چوار ڕکعت تەراویحیان بۆ دەکەن و ئەو جا مامۆستاکە بە پەلە دێدا دەنیشە وتارێک دەدا بۆی خەڵک ناچارە فەقیرە تەراویحەکەی تەواو نەبوو دەبێت دابنیشێت ئێمە ویترەکەش دەکەین خەڵک ئازادە ئەوجا ویترت کرد کاکی من دادەنیشی سەرچاو و سەر سەرمان دەڕۆیتەوە ویترت کردو خۆ ئازادی بڕۆ خوا ئاگادارت بێ کەس بە زۆری دادنانیشێنێ ستا ویترت کردو توانی بڕۆیتەوە بۆ خۆت بخەوی داش دەنیشی گوێ لە تەفسیری قورآان دەگری بمێنەوە سەرسەر و سەرچاومان بمێنیتەوە بۆیە ئەگەر بێت و ئەو دەرسانە بخینە ناو نوێژەکانەوە کاتی بینی نوێژەکان خەڵک ناچار کەین بەڵێ وەڵا بیدعەیە ئەوە یعنی زوڵمێکە لەو خەڵکە دەیکەین و خەڵک ناچار دەکەین ئەمما دوای ویترەکە ئێمە دامان ناوە خەڵک فێری تەفسیری قورآن کەین و کەلامی خوا تێبگەن ئەوە داوەیە و تێگەیشتنە لە دینی خوا کارێکی چاکە ئینشاءله و هیچ بێ شەرعیەکی تێدا نییە. مامۆستای بەڕێز ئایا پێغەمبەری خوا صلی الله علیه وسلم نوێژی تەراویحی کردووە لە مزگەوت هەنێک کەس هەتاوەکو دوای بانگی بەیانی ناخەون ئایا کە خەوتن دەبێ زیکرەکانی خەوتن بخوێنن سێمیان ئایا ئەگەر نوێژی ویتر لەگەڵ ئیمامدا نەکەین بۆ ئەوەی شەو نوێژە و سێم وەڵام دایەوە دێتە سەر یەکەم و دووەم دووەمیشان هەندێک کەس هەتاوەکو دوای نوێژی بەیانی ناخەون واتا لە ڕۆژدا دەخەون ئایا زیکری خەوتن دەکەن ئەو زیکرانە پەیوەندی بە خەوتنە براکەم بسمکە اللهم ئەموت و ئەحیا یعنی کە تۆ دەخەوی لە شەودا بخەوی یا لە ڕۆژدا بخەوی زیکری خەوتن زیکری خەوتنە جال چ لە شەودا بخەوی چ لە ڕۆژدا بخەوی زیکرەکانی خەوتن بخوێنە ئەمە دووەم پرسیاری یەکەمت پێغمەری خوا علی ساسم تەراوی سێ شەو کردی براکان سێ شەو بە جەماعات کردی بۆچی بەردەوام نەی کرد خەشیەتە ئەن توفڕەضە عەلەیکم بۆی فەرز نەبێ لەسەر مسلمانان بەڵام خۆی فەرمووی هەر کەسێک بە جەماعەت بیکات لەگەڵ ئیمامەکەی شەو نوێژی تەواوی بۆ دەنووسرێ ینی بۆ خۆی ڕێگای نیشانداین فەرمووی هەر کەسێ بە جەماعەت بیکە